بیرەوەرێکانی چارلی چاپلن وەرگێڕانی لە ئینگلیزیەوە، ئەمین شوان. خوێندنەوەی یاسین قادر بەرزنجی هەواڵ عوسمان. ئەڵقەی بیست. بۆ کارکردن هاتین بۆ لۆس ئەنجلس ئێدنا ئەپارتمانێکی لە نزیکی یانەی پاڵەوانانەوە گرت کە منی لێبووم بۆیە زۆربەی شەوان لە لۆقنتەی پانەکە پێکەوە شێومان دەکرد، چ من و چ ئەو زۆر بە تەنگی یەکترەوە بووین، بۆیە لە قووڵایی مێشکمدا بیرم لەوە دەکردەوە کە لەوانەیە ڕۆژێک ژیانی ژن و مێردایەتی پێکەوە کۆمان بکاتەوە. ساڵی هەزار و نۆ سەد و شانزە هۆگری و گونجانمان گەیشتبووە پۆپە میهرەبان و، ئاهەنگی خاچی سوور نەبوو بۆی نەچین. لەم جۆرە شوێنانەدا ئێدنا زۆر شەرمەزاری دەکردم، چونکە پێی ناخۆش بوو بچووکترین ڕەفتاری نەرمونیان و دۆستانە بەرامبەر هیچ ئافرەتێک دەربڕم. هەروام بکردایە. خۆی دەبوراندەوە وەکو ئێستا نەمردبێ، حەوت ساڵ بێ مردبێ. ناچار دەمام دەست لە ئاهەنگەکە ئەڵگرم و بچم بە تەنیشت ئەوەوە کرووشکە بکەم و هەموو کاتەکە ئەوها بەرمە سەر. لە ئاهەنگێکدا کە ئافرەتێکی جوان لە باخچەکەی ماڵی خۆیاندا بۆ ڕێزنان لە من گێڕابووی ئافرەتەکە قۆڵی گرتم و پێکەوە بەسەر بەشدارانی تری ئاهنگەکەەوە گەڕین تاوە ڕێکەوت لە ژێر دارێکی نەختێک پەنادا پێکەوە ڕاوەستین و کەوتی نەقسە و باس هەر ئەوەندەی پێنەچوو هەواڵم بۆ هات ئێد نا بوراوەت. ڕاستیەکەی ئەگەر چی هەر بە هاتایەوە سەر خۆ هەموو جارێ یەکسەر هەواڵی منی دەپرسی و ئەمەم تا ڕادەیەک پێ خۆش بوو بەڵام ڕفتارەکەیم بەلاوە ناڕێک و بێمانا بوو. خۆی من و تۆ کردی گرێی ئەو مشکلەیە لە ئاهەنگێکدا کرایەوە کە کۆمەڵێک کوڕ و کچی تا بڵێ قۆزی تێدا بوو. پیرە ئێدنا دیسانەوە خۆی بوراندەوە کە هاتەوە سەر خۆی لە جیاتی ئەوەی داوای من بکە داوای تۆماس مەیهان ناوێکی کرد کە لاوێکی بۆ شناخی بەسەر و سیما بوو شتەکەم زۆر پێ ناخۆش بوو بگ لە ڕقا چاوم خەریب بوو بپەڕێتە تەوقی سرم ئەمە ئەگەر ڕاست دەرچێ واتە هەموو کەین و بین و خۆشەویستیەکەمان تەواو لەگەڵەوەشە هەستم بەوە دەکرد کە ناتوانم هەر ئاوها بە ئاسانی دەستی لێ هەڵگرم. ڕۆژی دوایی هەرچییەکم کرد دەستم نەچووە ئیش. دەمونیۆڕۆ خۆم بۆ نەگیرا. تەلەفونێکم بۆی کرد. ویستم لە سەرا بیگرم. کەچی شتەکەم لە دەست دەرچوو. ئەسپی توڕەیی هەڵیگرت. کە لەبارەی مەسەلەکەی ڕۆژی پێشووەوە لێم پرسی، خۆی لەو دارە تەهەر نەدا. ئەو وتی. ئەوە باسی چی ئەکەی؟ وامزانی خەریکە ئینکاری بکە کەچی بێ پەروایانە بە پێکەنینەوە وتی جا تۆ کێ ئەمەی پێوتی ویستم نەختێک بیوروژێنم بۆیە وتم کەیفی خۆتە تۆ سربەستی هەرچیە بکەی یان نەکەی خۆی من نەمێ دوژنین هە من بڵێم وا یان وا ناوا وا وا ئێدناوتی ڕاست دەکەی بەڵام ئەمە هیچ کارێک ناکاتە سەر پێکەوە کارکردنمان، ئێمە هەر برادەرەکەی جارانی یەکترین و ئەتوانین پێکەوە هاوکاری بکەین. ئەم قسەی دوابنی هیوای لە دڵمدا قرتاند. یەک سەعاتی ڕەبەق بە تووڕەیی و دەمارگرژییەوە هەر قسەم لەگەڵا کرد تا بەڵکوو بیانوویەک بۆ ئاشبوونەوە بدۆزمەوە. بانگم کرد بۆ نانخواردنی ئێوارە. پاشان هەڵتەکاندن و منجەمنجکردنێکی زۆری ئەو و پێداگرتنێکی زۆری من گفتی دا بە مەرجێک لە ماڵی ئەوان بێ. ئێوارە پێکەوە دانیشتین، ماوەیەکی زۆر پێکەوە قسەمان کرد، لە دڵی خۆما تووشی ڕاڕاییەکی زۆر بووبووم، دڵم بە ئاژبوونەوەکەی ئاوی نەدەخواردەوە، کەچی نەشم دەتوانی دەستی لێ هەڵبگرم بە تایبەتی چونکە لە چیرۆکەکەی مەیهان زۆر دڵنیا نەبووم. پاش سێ هەفتە چاوم پێی کەوتەوە کابرایەکی لەگەڵا بوو. بەیەک و دوو پێمی ناساند کە ئەمە تۆمی مەیهانە. وەکو تیرێک بێ و جگەرم بپێچێ، بەڵام دانم بە خۆما گرت. ئێدنام وا هاتە بەرچاو کە بۆ یەکەم جار دەیبینم. پاش تۆزێک ئەوان لێیان دا و ڕۆیشتن و منیش وەکو تەڵەم لە دەما تەقیبێتەوە ئاوەهام لێ هات. ژیان جۆرێکی ترە لە زۆرانبازی و ململانێ واتە ئەم جار ناجارە پشودانێکی تێدا هەیە و مەسلی گیروگرفتەکانی ڕۆژ بە ڕۆژ و قۆناغ بە قۆناغ دەگۆڕێ سەرکەوتن تا بڵی خۆشە بەڵام شان بەشانی ئەو هەستی خۆشیە دەمارێکی تریش لە ناخی مرۆڤ دەڕوێ و پەرە دەسێنێ و هەمیشە قەبەرغەت دەداتە بەر مامزەبەرە و گەیشتن بە ئامانجێکی یەکجار گەورە واتە ناوبانگ. لەگەڵ هەموو ئەمانەشا هەستی دڵی خۆدانەوەم یەکجار بەکار بوو. بەڵام. پەنجا و دوو هەفتە لە ساڵێکا نووسین و نمایشکردن و دەرهێنانی بەردەوام کارێکی ئەوتۆ ئاسان نییە و پێویستی بە دەمارێکی زۆر بەهێز و مێشکێکی بەتوانا هەیە. هەر کە فیلمێکم تەواو دەکرد بە خەمباری و ماندووی و کەنەفتی دادەنیشتم بۆیە ناچار بووم هەر نەبێ ڕۆژێک لە ناوجێدا خۆم مەڵاس بدەم. ژنە چیرۆکنووسێکی بەناوبانگ پاش ئەوەی بیستبووی کە خەریکم داستانی ژیانی خۆم دەنووسمەوە و وتی. هیوادارم ئەوەندە ئازایەتیت تێتا هەبێ کە هەموو شتەکان بە ڕاستی بڵێیت. وا تێگەیشتم کە مەخسەی سیاسەتە، بەڵام دوایی تێیگەیاندم کە مەبەستی جنسە. من وای تێدەگەم پیاو لە باسکردنی سەرگوزشتەی خۆیدا دەبێ بە درێژی باسی ژیانی جنسیی خۆیشی بکا. بەڵام تێناگەم مەسەلەکە بۆچی وایە؟ بەلای منەوە ئەمە ئەوەندە بەکار نییە لە هەڵماڵینی پەردەدا لەسەر شەخسیەتی ئینسان و بەپێچەوانەی فرۆیدەوە من وای تێدەگەم جنس هەرە گرنگترین شت نییە لە گرێوراوی کردنی ڕەفتاردا بەڵکو سەرما، برسیەتی و هەژاری لەوانەیە زیاتر لە ڕەفتاری ئینساندا دەستیان هەبێ وەکو هی هەر کەسێکی تر. ژیانی جنسی منیش بە دەورانی جۆراوجۆردا گوزەری کردووە، هەندێ جار لە پۆپەی گەشەکردن و بەهێزیدا بووە و هەندێ جاری تریش مایەی شەرمەزاری، بەڵام هەرگیز نەبووەتە هەموو شتێک لە ژیانمدا. لە جیاتی ئەمە، توانای بەهێزی ترم هەبوو کە سەرجەمی ژیانمیان داگیر کردبوو. سا هەرچی چۆنێک بێ، من مەبەستی ئەوەم نییە لەم کتێبەدا بکەومە وردەکاری لە مەسەلەی جنسدا، چونکە جنس خۆی بەلای منەوە ئەوەندە گرنگ نییە وەکو ئەو زەرف و بارەی کە دەبنە مایەی ڕوودانی کاری جنس. یەکەم فیلم لەم ستۆدیۆ تازەیەمدا چیرۆکی ژیانی سەگێک بوو کە زیاتر لایەنی ڕەخنەگری تێدا بەدی دەکرا و ژیانی سەگێک و کابرایەکی لانەواز دەردەخا. ئەم فیکرەیە کە زۆر لە فیلمەکانمدا دووپات بۆتەوە سەرچاوەیەکی باش بوو بۆ هەڵوێست و هەڵسوکەوتی پێکەنێنەر بەر لەوەی دەستی پێ بکەم بیرم لە نمای گشتی کۆمیدیاکانم دەکردەوە و هەر هەنگاوە بە دوای ئەوی تردا دەهات و سەرچاوەی لەوە وەردەگرت و هەموو وێنەکان لە یەک چوارچێوەی لە پێشەوە ڕەچاو کراوەوە دەرنەئەچوو. یەکەم وێنە ڕزگارکردنی سەگێک بوو لە شەڕ لەگەڵ سەگێکی ترا، دوای ئەو ڕزگارکردنی کچۆڵەیەک بوو لە هۆڵێکی دانسدا کە ئەویش ژیانێکی وەکو ژیانی سەگەکەی ڕادەبوارد. گەلێ وێنەی یەک لە دوای یەکی تر هەبوو کە هەموو بە شێوەیەکی مەنتقی پێکەوە بەسترابوون، جا ئەم شتە ساکارانە، ڕووداو و وێنەی تا بڵێی گرنگ و مەناداریان دەدا بە دەستەوە. ئەگەر بهتە شتێکی گاڵتە شێوە لەگەڵ مەسەلەیەکی مەنتقیدا تێک بئاڵانایە، هەر چەندێک ئەو بابەتە گاڵتە شێوەیە لە باری کۆمیدییەوە بەهێز بوایە، دەمخستە لاوە. لە سەردەمی کارکردنم لەگەڵ شەریکەی کیستۆندا شخصیەتی لانەوازەکە کەمتر بند بوو بە داڕشتنی هونەریەوە بە دەگمەن مێشکێکی ئیشکەر و وریای هەبوو تەنها غەریزەکانی دەیان بزواند کە ئەمانیش تەنانەت بەرەو شتە زۆر پێویستەکانی ژیان دەیان برد وەکو خواردن گەرم بوونەوە و پەیداکردنی پەنایەک بۆ حەسانەوە و خۆپاراستن بەڵام لە کۆمیدیاکانی ترمدا یەک لە دوای یەک شخصیەتی لانەوە زیاتر کامڵتر و مانادرد دەبوو سۆز و هەستی لێوە دەچکە ئەگەرچی لەباری مەنتێقییەوە نەختێ گران بوو کچۆڵەیەکی جوان وا نیشان بدەی کە گوایە دڵی بە کابرایەکی دەربەدەری لانەوازەوەیە، ئەمە هەمیشە گرێیەک بوو لە فیلمەکانمدا کە بە ئاسانی چارەسەر نەدەکرا. لە فلیمی، هێرش بۆ زێڕ، دا حەزکردنی کچۆڵە لە کابرای لانەواز بەوە دەست پێ دەکا کە کچەکە بە گاڵتەوە توانجێکی تێ دەگرێ و ئەمە لە دواییدا وای لێ دەکا بەزەیی پێ بدا بێتەوە لە کاتێکا ئەم بە هەڵە دەچێ بە خۆشەویستی خۆی تێدەگات. لە چراکانی شارەکەدا کچەکە کۆرە، بۆیە کابرای لانەوازی بەلاوە ڕۆمانتیکی و قۆز دێتە بەرچاو، تا چاوی چاک دەبێتەوە و بینایی دەگەڕێتەوە. شانبەشانی پەرەسەندنی کارامەیم لە دروستکردنی چیرۆکدا، ئەوەندە مەیدانی ئەسپ تاودانی کۆمیدیم تەسک دەبووەوە و ئازادی بزووتنەوەم کەمتر دەبۆوە. یەکێک لەوانەی کە هونەرەکەی منیان بەلاوە زۆر بایەخ بوو، کۆمیدییەکانی سەردەمی. چێستۆنم یان لە فیلمەکانی ئەم دواییەم بە باشتر دەزانی جارێکیان بۆی نووسیم. ئەو کاتە خەڵکەکە کۆیلەی تۆ بوون ئێستا تۆ بوویتە بە کۆیلەی خەڵکەکە. زۆر جار لێیان پرسیوم فیکرەی فیلمەکانم لە کوێوە دێن و چۆنیان دروست دەکەن. بەڕاستی خۆشم تا ئەمڕۆش پەیم بە سەرچاوەی فیکرەکانم بە تەواوەتی نەبردووە. بەڵام ئەوەم بۆ دەرکەوتووە کەوا فیکرەکە پاش. گوشینێکی تەواوی مێشک و ئارەزوویەکی یەکجار بەتین دێ تا هەموو هەستی ئادەمیزاد دەبێ بە ڕاوچی و بەدوای فیکرەکەدا دەکەوێتە هەلوەڵە. لەم گەشتە پڕ ئازارەدا، لەوانەیە بچووکترین ڕووداو یان شت ببێ بە سەرچاوەی ئیلهام و فیکرەکەت بخاتە دەستەوە. لێرەدا نامەوێ خۆم بکەم بە دەریای لێکۆڵینەوەی دەروونی و سایکۆلۆژیدا و بکەومە توێژینەوە و باس و ووتار لەبارەی ڕەفتاری ئینسانییەوە کە ئەویش وەکوو ژیان خۆی شتێکی ڕەق و لە لێکدانەوە نەهاتووە. لە جیاتی جنس و شێوەی پەروەردەکردن لە کاتی مناڵیدا، من وای تێدەگەم زۆربەی ڕەفتارەکانمان لە باو و باپیرانەوە بۆ ماوەتەوە. بەش بە حاڵی خۆم، ئەوەندەم تاڵی و سوێری چەشتووە، پێویستم بە کتێب نەبووە کە بزانم ژیان بریتییە لە زۆرانبازی و ئێش و ئازار، بۆیە زۆربەی کارە هونەرییەکانم لەم سەرچاوەیەوە هەڵقوڵاون. هەر لەبەر ئەمەش و بە شێوەیەکی غەریزی، دارشتنی هەموو کۆمیدیاکانم بریتی بوون لەوەی یەکێک بخەمە تەنگوچەڵەمەوە و دوایی دەری بکەم. لە سەرەتای شەڕی یەکەمی جیهانیدا خەڵک بە گشتی وا تێدەگەیشتن کە جەنگەکە لە چوار مانگ بەو لاوە ناخایەنێ و، زانستی مۆدێرنی جەنگ ئەوەندە بە ئاسانی و خێرا و دڕندانە دەکەوێتە قەڵاچۆکردنی گیانی مرۆڤ کە خەڵک ناچارەبن دەمی ناڕەزایی و داد بکەونەوە و هاوار بکەن بۆ خاتری خوا بەسە. بەڵام ئێمە هەموو کەوتبووینە هەڵەوە و ئاشیاوی جەنگ بێڕەحمانە چوار ساڵی ڕەبەق هەر ئێسک و پروسکی خەڵکی هاڕی و لە جیاتی ئاردی مایەی ژیان گۆشت و خوێنی ژن و پیاو و منداڵی دەردا. جەنگێکمان نابووەوە کە مەبەستەکەی دابەشکردنی جیهان بوو، تازە لە دەستمانا شکابوو، بۆمان نەدەوەستێنرایەوە. سەدەها ئەزار ئینسان دەجەنگین و دەمردن و بەرە بەرە خەڵک پرسیاریان ئەکرد، ئەرێ ئەم جەنگە چییە و بۆچییە؟ ئەو وەڵامانەی دەدرانەوە مایەی ئەو خواردنەوەی دڵ نەبوون. هەندێ دەیانوت، کوشتنی شازادەیەک بۆتە مایەی هەڵکردنی ئاگری جەنگەکە، بەڵام کەم کەس باوەڕی بەوە دەکرد تەنها کوشتنی کەسێک ببێتە هۆی ئەم کارەساتە گەورەیە. بۆیە خەڵکەکە کەوتنە مەهمەهە و داوای وەڵامی ماقوڵتریان دەکرد. پاش ئەوە وایان بۆ خەڵک دەرخست کە بەڵێ ئەم جەنگە لە پێناوی دیموکراتیەتدایە و ئەگەر سوود و قازانجی بەشدارەکان وەک یەک نەبوو، بەڵام داسی جەنگ هەموو لایەکی بێ جیاوازی و لێککردنەوە، دەدروەوە بۆیە هەتا خەڵک بە سەد هەزار و بە ملیۆن لە ناو دەبران وشەی دیموکراتیەت زیاتر بە شێواوی دەردەکەوت و تەمومژ زیاتر دەیخنکاند هەر لەبەر ئەمە چەندین تاج و تەخت و سەرنگون بوون و چەند کۆمار دروست کرا و ڕوخساری ئەوروپا بە یەکجاری گۆڕرا. بەڵام وڵاتەیەکگرتووەکانی ئەمریکا ساڵی هەزار و نۆ سەد و پازدە ئیدیعای ئەوەی دەکرد کە گوایە زۆر بە شانازییەوە ئامادەیە بەشداری جەنگ بکا هەر لەمەوە لەو دەوروبەرەدا گۆرانییەکی میللی زۆر بە سۆز بڵاو بووە کە ناوی من منداڵم بۆ ئەوە گەورە نەکردووە کە بکرێ بە سەرباز بوو. جگە لە چەندین گۆرانی تری لەم جۆرە کە ئاوێنەی هەستی دژ بە جەنگی دانیشتووانی ئەمریکا بوون. لەگەڵ ئەمەشا تا خەرکاوکردنی لۆستیانیا جەنگ بارێکی ئەوتۆی نەخستبووە سەرشانی دانیشتوانی ئەمریکا. هیچ جۆرە کەمییەک لە خواردن و پێویستییەکانی تری ژیاندا نەبوو، هیچ شتێک بە بیتاقە نەبوو. بەڵام پاش ئەوە، جەنگ باڵی ڕەشی خۆی بەسەر هەموو لایەکا کێشا و ساڵی هەزار و نۆ سەد و هەژدە ئەمریکا ناچار بوو، بکەوێتە هێرشی پیتاک بۆ ئازادی کە تێیدا سەنەدی قەرز بە خەڵک دەفرۆشرا و من و چەندین هونەرمەندی تر بۆ کردنەوەی هێرشی سێیەم هەڵبژێرراین. لە هەموو شارێک لە سەرەتای کردنەوەی هێرشەکەدا دەبوو یەکە یەکە بۆ خەڵکەکە قسە بکەین. لە واشنتن نۆرە هاتە سەر من، چوومە سەر مینبەر و کاتێک هەستم بە خۆم کرد بینم گرتبوو دەدوت بە ڕوو لە دەمما تەقیوەتەوە. ئەموت، خەڵکە وریا بن، ئەڵمانەکان وا گەیشتنە بەر دەرگا، دەبێ پێشیان لێ بگرین. بەڵام ئەم پێشگرتنە نایەنە دی ئەگەر سەنەدی پی تاک بۆ ئازادی نەکڕن. خەڵکینە لەبیرتان نەچێ بە هەر سەنەدەی کە دەیکڕن گیانی سەر بازێک دەپارێزن، گیانی ڕۆڵەیەک دەپارێزن، بەمەش ئەم جەنگە بە سەرکەوتنێکی خێرا بە قازانجی ئێمە دێنێتە کۆتایی. ئەوەندە بە سۆزەوە بە پەلە قسەمە کرد تا وام لێ هات ئاگام لە خۆم بڕا و پێم لە مینبەرەکە خلیسکا و ئافرەتێکم لەگەڵ خۆما ڕاکێشا کە لە تەنیشتمەوە وەستابوو، هەردووکمان کەوتین بە تەپڵی سەری کابرایەکا کە فرانکلین ڕۆزڤێڵت بوو، ئەو کاتە یاریدەدەری فەرماندەی هێزی دەریا بوو. پاش ئەوەی بەرنامەی هێرشەکەمان لەوێ بەجێهێنا، براین بۆ چاوکەوتن بە سەرۆک وێڵسن لە کۆشکی سپی. یەکێک لە ئەندامانی سەرۆکایەتی هێرشەکە ئافرەتێک بوو. ئەم دەستپێشکەری کرد و ڕووی کردە سەرۆک وێڵسن و وتی. جەنابی سەرۆک، هێرشەکەمان تا بڵێی سەرکەوتوو بوو. وا چاوەڕوانەکەین زۆربەی زۆری خەڵک بەشداری بکەن لە کڕینی سەنەدەکاندا. منیش هەڵم دایە و لەبەر خۆمەوە بەدەم سەلەقاندنەوە وتم، بەڕاستی وابوو، پشت بەخوا هەر واش دەبێ. سەر وێڵسن بە تیلەچاو سەیرێکی کردم بێ ئەوەی هیچ بڵێ نوکتەیەکی بۆ دانیشتووان گێڕایەوە. تا ئەڵقەی داهاتوو بەخواتان ئەسپێرین.